وهو العزیز الحکیم. ئەو ئەسباب و خێر و نیعمەتەی خوا بۆ خەڵکی بەرەڵا بکا و بیکاتەوە کەس پێی ناگیرێتەوە و ئەوەیش ئەو بیگرێتەوە کەس بۆی بەرەڵا ناکرێ پاش گرتنەوەکەی لەلایەن ئەوەوە خوا خوایەکی زاڵە بەسەر هەر کارێکا بیەوێ بیکا و خاوەن حیکمەتە لە هەر کارێکا کە بیکا. لا اله الا هو فانا تؤفکون خەڵکینە، باسی نیعمەتی خوا بکەن بەسەرتانەوە کە داوینێ، لە خوا بەولاوە کەسێ هەیە ئێوەی دروست کردبێ کە لە ئاسمانەوە و لە زەویەوە ڕزق و ڕۆزیتان ئەداتێ؟ لەو بەولاوە خوایەک نییە شایانی پەرستن بێ. دەی کەواتە چۆن لە خوای تاک و تەنها پەرستنەوە وەرەچەرخێنرێن بۆ بتپەرستی؟ بێگومان ئەو گفتەی خوا داویە ڕاستە و دێتە دی، دەسا با ژیانی دونیا باییتان نەکا لە خۆتان و ئەو شەیتانەی خواتان لەیا دەباتەوە فووتان تێ نەکا خۆتان وا دابنێن پێویستتان بەوە نیە خوا لە گوناهتان خۆش ببێ و هەر سوور بن لەسەر گوناه کردن. ان الشیطان لکم عدو فاتخذوه عدوا. خوا بنەچەی ئێوەی لە گڵ دروست کردووە و پاش ئەوە کە ئادەمی لە گڵ دروست کرد ئەولاد و نەوەی ئەوی لە تۆوێک دروست کرد کە لە پشتی باوکەوە ئەچێتە منداڵانی دایک ئەوجا کردنی بە هاوجووت و نێرو مێ هیچ ئافرەتێ ئاوس نابێ و مناڵی نابێ بە پێ زانینی خوا نەبێ. هیچ خاوەن تەمەنێکیش تەمەنی درێژ نابێ یا کورت نابێتەوە ئیلا لە کتێبێکا نووسراوە کە ناوی لەوح المحفوظە و ئەمە گشتی کارێکی ئاسانە بۆ خوا. زەوق وەری ناگرێ و لەگەڵ ئەوەیش لە هەردوو جۆرە دەریاکە گۆشتی تەڕ و تازە و ناسک ئەخۆن و دڕ و مرواری جوان دەردێنن خۆتانی پێ ئەڕازێننەوە. ئەیشبینی کەشتیەکان دەریا ئەبڕن و پیا ئەڕۆن و بەناویا هاتوچۆ ئەکەن بۆ ئەوەی ئێوە نیعمەت و ڕۆزی خوا پەیدا بکەن بۆ خۆتان و بەڵکو سوپاسی ئەم نان و نیعمەتەی خوا بکەن. تا بە ڕۆژ کار و کاسبی خۆتان بکەن و بە شەو پاش ماندووبوونی ڕۆژ بحەسێنەوە، ئەوەی ئەمە جێبەجێکا زاتی اللەیە کە خوای ئێوەیە و پەروەردگارتانە، دەسەڵات و تەسەڕوف لەم دونیایەدا هەر بۆ ئەوە و ئەو بتانەی ئێوە لە بریتی هاوار کردنە خوا هاواریان لێ ئەکەن خاوەنی توێکڵە ناسکەکەی ناوکە خورمایەک نین. ئەگەر بانگیان لێ بکەن گوێیان لە بانگ لێ کردنەکەتان نییە و ئەگەر گوێشیان لێ بێ وەڵامتان نادەنەوە و نایەن بە دەنگتانەوە چونکە هیچیان پێ ناکرێ بۆتان و لە ڕۆژی قیامەتیشا ئینکاری ئەوە ئەکەن کە ئێوە ئەوانتان کردووە بە هاوبەشی خوا و کەسیش ناتوانێ وەک یەکێکی ئاگەدار و شارەزا کە خوایە لەم بابەتە ئاگەدارت بکا. تۆش ئەو کەسانە ئەترسێنی لە سزای خوا کە لە پنەمەکیا و کاتێ کەس پێیان نازانێ ئەگەر تاوان بکەن لە خوا ئەترسن و لە ترسی ئەو تاوانەکە ناکەن واتە ترساندن تەنها لەگەڵ ئەو جۆرە کەسانە سوودی هەیە و نوێژەکانیشیان ئەکەن هەر کەسیش خۆی لە تاوان و کردەوەی خراپ خاوێن بکاتەوە ئەوە بۆ خۆی خاوێنی ئەکاتەوە و خۆی سوود لەو خاوێن کردنەوەیە ئەبینێ و سەرەنجامیش هەموو هەر دێنەوە بۆ لای خوا. ئەو قورئانەی ئێمە بە وەحی بۆمان ناردووی هەر ئەوە حەق و ڕاستە نەک ئەوەی کافرەکان ئیدیعای ئەکەن و هەر ئەو قورئانەیە باوەڕ بە ڕاستی ئەو کتێبە خواییانەی تر ئەکا کە لە پێش خۆیا هاتوون بۆ پێغەمبەران بەڕاستی خوا لە بەندەکانی خۆی شارەزایە و هەموو شتێ ئەبینێ. پاش ناردنی کتێبە پێشوەکان بۆ پێغەمبەرە ڕابردوەکان ئەم قورئانەمان بە میرات دا بەو کەسانەی هەڵمان بژاردوون بۆ ئەوەی بە میرات بیان دەینێ و وەری بگرن کە مەبەست میللەتی موسڵمانانە جا هەندێ کەس لەم میللەتە ستەم لە خۆیان ئەکەن و بە گۆێرەی قورئانەکە ناجوڵێنەوە و ان ربنا لغفور شکور. لەو بەهەشتانەیا سەنا و ستایشی خوا ئەکەن و ئەڵێن، سوپاس بۆ ئەو خوایەی غەم و پەژارەی ژیانی دونیا و ترسی ئاخر شەڕڕی قیامەتی لێ لاداین، بەڕاستی خوای ئێمە خوایەکی تاوان بەخش و سوپاسگوزارە و جەزای بەخێری خەڵکەداتەوە بەرامبەر هەر چاکەیەک بیکەن. ئەوانیش لە دۆزەخا ئەکەونە هاوار هاوار و ئەڵێن، خوایە لەم دۆزەخەمان دەرکە، با کردەوەیەکی چاک بکەین غەیری ئەو کردەوە خراپانەی لە دونیادا ئەمان کردن، جا خوایش پێیان ئەفەرمێ، ئایا ئێمە ئەوەندەمان تەمەن نەدانێ بەشی ئەوە بکا هەر کەس بتوانێ بیری تیا بکاتەوە و بزانێ چی چاکە تا بیکا و چی خراپە تا نەیکا و پێغەمبەری لە ڕۆژی قیامەت ترسێنەریشتان هاتە لاو، خوا ئەو خوایە ئێوەی کردووە بە جێگەنشینی خۆی لە تەسەڕوف کردن لە زەویدا، جا هەر کەس کافرە بێ و بە فەرمانی خوا ناجوڵێتەوە ئەوە زیانی کافریەکەی بۆ خۆیەتی، کافری کافرانیش هیچیان لای خوای خۆیان بۆ زیاد ناکا لە نائومێدی لە ڕەحمەتی خوا و زەرەر و زیان لێکەوتن بەولاوە. ئێمە کتێبێکی خۆیانمان داونێ ئەو کتێبە بەڵگەیەکیان بداتە دەست کە هاوبەشی خوان؟ نەخێر ئەمانە هیچیان نین مەسەلە هەر ئەوەیە ئەم کافرە ستەمکارانە هەندێکیان کە گەورەکانیانن گفتی وا بە هەندێکی تریان ئەدەن کە بچوک و شوێنکەوتووەکانیانن تا بەو گفتانە باییان بکەن و هەڵیان خەڵەتێنن وەک ئەوە کە ئەو بتانە هاوبەشی خوان و شتیان پێ ئەکرێ و بە فریایانا ئەگەن ئەیانوت، ئەگەر پێغەمبەرێکمان لای خواوە بێتە سەر بمانترسێنێ لە بێ باوەڕی بە خوا، باشتر ئایینی ئەو پێغەمبەرە وەرەگرین لە یەکێ لە میللەتەکانی جوولەکە و گاور کە پێغەمبەریان هاتبووە سەر و گوێڕایەڵی نەبووبوون، کەچی کاتێ پێغەمبەریان هاتە سەر کە حەزرەتی محەممەدە، هاتنەکەی هیچی لە جاران لا زیاتر نەکردن خۆ دوورگرتن نەبێ لە بەگوێکردنی ئەو پێغەمبەرە کە ئیمانیان پێ نەهێنا. مەکری ناشرینیش سەرەنجام دەوری کەس نادا و بەسەر کەسا ناتلێتەوە بەسەر ئەوانەدا نەبێ کە کردوویانە، ئەمانە بە هیوای چین و چاوەڕێن چیان بێتە ڕێ لەو سەرەنجامە بەولاوە کە بەسەر بێباوەڕە پێشینەکانا هاتووە کە لە خوا یاخی بوون و گوێیان بۆ فروستادەی ئەو شل نەکردووە و هەرگیز نابینی ئەو قانوونەی خوا بەسەر میللەتانیا جێبەجێ کردووە لابدا و بگۆڕێ و هەمیشە هەر ئەوەیە. انه کان علیما قدیرا. ئایا ئەمانە بەسەر زەویان نەگەڕاون تا سەیر بکەن سەرەنجامی میللەتە لە خوا یاخی و بێباوەڕەکانی پێش خۆیان چۆن بووە کە لەمانیش بەهێزتر و تواناتر بوون چ لە بارەی دارایی و چ لە بارەی چەک و سیلاح و چ لە بارەی زۆری ژمارەوە بەڵام قەت خوا لەوانە نەبووە شتێ هەبێ پێی نەکرێ و دەسەڵاتی بەسەریان نەشکێ نە لە ئاسمانەکان و نە لە زەویدا. فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ فَإِنَّ اللَّهَ کَانَ بِعِبَادِهِ بَصِیرًا ئەگەر خوا مۆڵەتی تاوانبارانی نەدایە و هەر کەس هەر تاوانێکی بکردایە دەستبەجێ تۆڵەی لێ بسەنرایە، هیچ بەسەر زەویدا ڕۆشتوویەکی لە ئادەمیزاد و گیانلەبەرانی تر بەسەر پشتی زەوییەوە نەئەهێشت، بەڵام مۆڵەتیان ئەدا و دوایان ئەخا، هەریەکە بۆ وادەیەک کە خۆی بۆی دیاری کردوون. جا هەر کاتێ کە وادەی دیاری کراوی هەر کامیان هات خوا خۆی چاوی لە بەندەکانی خۆیەتی و ئەیان بینێ و تۆڵەی خۆیانیان ئەداتە دەست. عەلی کوڕی ئەبی تالیب ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ دەڵێ، گوێم لێ بوو پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەیفەرموو، هۆشیار بن، ئاشوب و پشێویی بەرپا دەبێت، عەرزم کرد ئەی پێغەمبەری خودا، چارە چیە؟ چۆن سەری لێ دەرکەین؟ فەرمووی، نامەکەی خودا، کە قورئانی پیرۆزە، باس و خواسی پێش خۆتان و دەنگ و باسی پاش خۆتانی تێدایە، هەروا بڕیار و حوکمی ناو خۆتانی تێدایە، باش و خراپ لە یەک جیا دەکاتەوە. بەڕاستی فەرمایشتە نەوەک گاڵتە و گەپ. جا ئەوەی لەبەر زۆرداری و ملهوڕی خۆی ڕەفتاری پێ ناکا و پشتی تێبکا، خوای گەورە پشتی دەشکێنێ. هەر کەسێکیش لە شتێکی تردا بە دوای هیدایەت و ڕێنموونیدا بگەڕێ، خودا سەری لێ دەشێوێنێ. سەر ڕێ ئەمەش ئەم قورئانە کە مەندی قایمی خودایە، یاد و داناییە، تەنها ڕێگایەکی ڕاستە، خواستەکانی پێ لاڕێ نابن، زمان پێی نائاڵۆزکێت، زانایان لێی تێرئاو نابن، لە زۆر گوتنەوەیدا بێزار نابیت، شتە سەیرەکانی تەواو نابن. ئەم قورئانە بوو کاتێک گورەی پەریان گوێیان لێگرت کەوتنە ژێر کاریگەری و وتیان ئێمە گوێمان لە قورئانێک بووە کە ئەوەندە سەیرە هەموو کەسێک بۆ هۆشیاری بانگ دەکات هەر کەسێک پێی بدوێ ڕاستگۆ دەبێ هەر کەسێکیش کاری پێ بکات پاداشتی ئەدرێتەوە هەر کەسێکیش حوکمی پێ بکات دادپەروەر ئەبێت هەر کەسێکیش بانگەشەی بۆ بکات ڕێنوێنی دەکرێت و بەرەو ڕێگەی ڕاستەقینە دەبرێت.